مناڵی ئاخر زەمان، نووسینی، عەزیز نەسین، وەرگێڕانی، غەریب پشدەری. باوکی هەشکەس، ئانکارا، بیستی کانونی دووەمی 1967. ئەحمەد، نامەکەت گەیشت خۆشحاڵ بووم کە ئێوەش سەری ساڵێکی تازەی خۆشتان ڕابواردوە. ئیشەڵڵا هەمیشە هەر باش بیت. دوو سێ ڕۆژ لەمەوپێش ڕووداوێکم پێش هات کە زۆر سەرنجڕاکێش و بیستەنییە. لەگەڵ ئەوەشدا کە بڕیار بوو ئەم باسە بۆ کەس نەگێڕمەوە، بەڵام چونکە تۆ لە ئەستەمبوڵ دووری قەیناکە، قسەکە لە بەینی خۆمان دەرناچێ. ئاواڵێکم هەیە ناوی حیکمەتە. ڕازێکی بۆ درکاندم کە شایانی بیستنە. من کە ئەم ڕازەت لە ئاشکرا دەکەم، پێشەکی داوات لێ دەکەم ئەگەڕ ڕێگایەکت بۆ چارەسەرکردنی دۆسیەوە بۆم بنووسی. لە یەکەم ڕۆژ لێرە کە چوومە ژووری پۆلێ حیکمەت لە هەمووانی زیاتر سەرنج ڕاکێشام. منداڵێکی بێدەنگ و لەسەر خۆیە. زۆر لاواز و ڕەنگ پەڕیوە. حیکمەت نە لەگەڵ کچان یاری دەکرد نە لەگەڵ کوڕان. تەنیا لە سوچێکا خۆی کز دەکرد. ڕۆژێک کە مامۆستای وەرزش کچ و کوڕەکانی لێک هەڵاوێر دەکردن، حیکمەت چووە ڕیزی کچەکانەوە. زۆرم پێ سەیر بوو. ڕاستە حیکمەت ناوی کوڕانیشەو ناوی کچانیش، بەڵام سەرو سیمای ئەو بە تەواوی کوڕانە بوو. قژی وەکو کوڕان دادێناو چاکەت و پانتۆڵیشی لەبەر دەکرد. لەگەڵ هەموو ئەمانەشدا ئاشکرا بوو کە حیکمەت کچە. هەر بۆیەش پەیوەندیەکی زۆرم لەگەڵ پەیدا کرد و بووینە ئاوەڵ. چەند ڕۆژێک لەمەوبەر درەنگ هاتە قوتابخانە. زۆریش سەغڵەت دیار بوو، بە چاوە هەڵاوساوەکانی ڕا تێگەیشتم کە زۆر گریاوە. پرسیم، بۆ سەغڵەتی؟ وەڵامی نەدایەوە بەڵام کاتێ زۆریم لێکرد وتی ڕاستی دەمەوێ پێت بڵێم بەڵام دەترسم بە هەمووان بڵێی گفتم دایە کە لای کەس قسە نەکەم ئینجا دەستی پێکرد ئێمە هەشت خوشکین و برامان نییە قسەکەیم بڕی و وتم تۆ زۆربەی ڕۆژان لەگەڵ براکەتدا دێیتە قوتابخانە ئەوە برام نییە ئەویش هەر کچە و جلی کوڕانە لەبەر دەکات پرسیم بۆ باوکم وای پێخۆشە وتم زۆر باشە جا ئەوە سەغڵەتی بۆچییە حیکمەت لە سەری ڕۆی. باوکم ئاواتی هەرە گەورەی ئەوە بوو خوا کوڕێکی بداتێ. کاتێ منداڵی یەکەمی کچ دەبێ، هەرچۆنێک دەبێ دان بە خۆی دادەگرێ و بە سەر خۆی ناهێنێ و بە خۆی دەڵێ، منداڵی دووەم هەر کوڕ دەبێ. تەنانەت پێش ئەوەی منداڵی دووەم بێتە دنیاوە، ناوێکی خۆشیشی بۆ هەڵدەبژێرێ. بڕوای وا دەبێ ئەگەر منداڵ پێش لە دایک بوونی ناوی کوڕانی بۆ هەڵبژێری کە بوو کوڕ دەبێ. نازانم لە بەخت و ناوچاوان ڕەشی دەبێ یان هۆیەکی دی کە منداڵی دووەمیشی هەرکز دەبێ. باوکم لە بێ ئارامی و شەرمەزاریان دوو سێ ڕۆژان نایەتە دەرێ. تا ماوەیەک قسە لەگەڵ کەس ناکا. هەر چەندە ئاواڵ و دۆستەکانی دڵی دەدەنەوە کە تۆ هێشتا جحێڵی و زۆرت ماوە، بەڵام ئەم قسانە بە گوێی باوکمدا ناچێ و هەر دەڵێ، باشە ئەگەر منداڵەکانی تریش هەر کچ بێ من چی بکەم؟ کاتێ دایکی سکی بە منداڵی سێیەم دەبێ، باوکم بە خۆی دەڵێ، خۆ هەموو منداڵەکان هەر کچن، ئەمەیان هەر کوڕە. دیسانەوە ناوێکی خۆش بۆ کوڕەکەی هەڵدەبژێرێتەوە و لە خۆشییان داوەتێکی گەورە دەکات، دەگاتە هەر کەسێک بۆی بە کوڕەکەی هەڵا دەڵێ، کاتێ لە ژووری منداڵبوونەوە هەواڵی دەدەنێ کە خوا کچێکی داوەتێ، لە تووڕەییاندا وەکوو شێتی لێ دێ، چونکە بە هەمووانی وتبوو منداڵەکەی کوڕ دەبێ. بە ماڵ و خێزانەکەی ڕادەگەیەنێ کە بە هەموو کەسێ بڵێن منداڵەکە کوڕە. خۆیشی خۆی بە خۆشحاڵ پێشان دەدا و سەر لە نوێ داوەتێکی دیکەش بۆ ئاوەڵەکانی دەکات. دوای بوونی کچی سێهەم، باوکم لەوە نائومێد دەبێ کوڕێکی ببێت، تەڵاقی دەدات و ژنێکی دیکە دێنێتەوە. لە بەدبەختیان ژنی دووەمی شەر کچی دەبێت، ئەویش دوانە. لەو لایشەوە دایکم کە شوو بە یەکێکی دی دەکاتەوە، کوڕی دەبێ. کاتێ باوکم بەمە دەزانێ، وەکوو شێت ڕوو لە کێو و بیابان دەکات و ماوەیەک ون دەبێ. دوای ماوەکە دێتەوە ژنی دووەمیشی تەڵاق دەدا. کە بڕیار دەدات ئەو بێوەژ نەبێنێ کە سێ کوڕی بووە، وا دەزانێ ئەو ژنەیان کوڕی هەر بۆ دەهێنێ. ڕۆژێک کە ژنی سێهەم دەچێتە ژووری منداڵبوونەوە، باوکم بە دڵنیاییەکی تەواوەوە ئاهەنگێکی بەرفراوان ڕێک دەخات و بە خۆشی ئەم کوڕەیەوە کە پاش چەند سەعاتێکی دی دێتە دونیاوە زۆر دەخواتەوە. بەردەوام تەلەفۆن بۆ ژووری منداڵبوون دەکات و دەپرسێ منداڵەکە بوو یان نا. نزیکی لای نیوەشەو باوکم بانگ دەکەنە سەر تەلەفون بە ترس و لەرزێکەوە تەلەفونەکە هەڵدەگرێ و دەپرسێ منداڵەکە کوڕە یان کچ؟ دیسانەوە پێی دەڵێنەوە کە خوا کچێکی داوەتێ. هێندە توڕە دەبێ کە تەلەفونەکە بە زەویدا دەدات و وردوخاشی دەکات. کار لێرەشدا ناوەستێ. باوکم هەڕەشە لە ژنی سێهەمیشی دەکات کە ئەگەر منداڵی حەوتەمیش هەر کچ بێت ئەوا یەکسەر تەڵاقی دەدات و تا ماویشە ڕوو لە ماڵێ ناکاتەوە. کاتێ منداڵی حەوتەم پێ دەنێتە ئەم دنیایەوە، ژنەی بەسەزمان تکا لە سستەرەکان دەکات کە ئەگەر منداڵەکە کچیش بوو بە هەمووان بڵێن کە کوڕە، چونکە منداڵی حەوتەمیش هەر کچ دەبێ، سستەرەکان دڵیان پێ دەسووتێ و مژدە دەدەنە باوکم کە خوا کوڕێکی کاکۆڵ زێڕینی داوەتێ. هەر کە باوکم ئەم مژدەیە دەبیستێ لە خۆشییان خۆی ناگرێ، ڕادەکاتە ژووری منداڵبوون و دەڵێ، کوا کوڕەکەم بۆم بێنن با بیبینم. منداڵەکەی بە قۆنداغەیی پێشان دەدەن بۆیە هیچی بۆ دەرناکەوێت داخوا کوڕەیان کرد. ئەم کەڵەکە سێ مانگانی سەرکرد. لەم ماوەیەدا شادی و جموجۆڵێکی بێ ئەندازە لە ماڵەوە فەرمانڕەوا بوو. باوکم تەواوی کاتی خۆی هەر لە ماڵەوە لە لای ژن و منداڵەکەی بەسەر دەبرد. هەمیشە سوعادی لە باوەش دەگرت و یاری لەگەڵدا دەکرد. دایکی سوعاد، تەنانەت ئێمەش چیمان بیویستایە بۆی دەکڕین. لەبەر ئەوەی کە ئێمەش بەختیاری خۆمان لە ساغی سوعاد و ئاشکرا نەبوونی ڕازی سوعادەوە دەزانی، هەرچی یارمەتییەکمان لە دەست هاتبایە درێغیمان نەدەکرد. شتن و زلگۆڕینی سوعاد نهێنییەکی گرنگی ناو ماڵ و خێزان بوو، زۆر بە وردی و بە دزییەوە ئەنجام دەدرا. هەر بەو جۆرە کە هیچ نهێنییەک تا سەر هەر نامێنێتەوە، ڕازی سوعادیش دەبێ ڕۆژی ئاشکرا هەر ببێت. ئەم مەسەلەیە و ئەو تەنگ و چەڵەمانەی کە چاوەڕوان دەکرا ڕۆژی ئاشکرابوونی ڕازەکە بێنە کایەوە، بیری هەموومانی ئاڵۆز کردبوو و لە ڕێگایەک دەگەڕاین کە وردە وردە و بە پارێزەوە پەردەی بۆ باوکمان لەسەر لادەین. سەرەنجام ئەو کاتە هەر هات و کارێک کە نەدەبایە ببێ، بوو. قەوما. هەموومان لە پرخەی خەوێکی خۆشدا بووین کە لە دەنگ و هەرا و جنێوی باوکمان وەئاگا هاتین و ڕاست بووینەوە. باوەژنەکەمان وەکوو بارانی بەهارێ فرمێسکی دادەباراندن. دیار نەبوو باوکمان لە کوێ و چۆناو چۆن مەسەلەکەی تێگەیشت بوو وەکو شێتی بەرهەڵدا هاواری دەکرد. بڕۆن لاچن لە بەرچاوم، کەڵک بازینە، درۆزنینە، دەتانەویست هەڵم خەڵەتێنن؟ ئەو شەوە هەموو لە ترسان چووینە ماڵی دراوسێکان و بەو هەموو هەوڵ و تەقەلایی دراوسێکان دایان ئەو قایل هەر نەبوو لە کەلی شەیتان بێتە خوارێ. هەردوو پێی لە کەوشێکی نابوو دەیوت دەبێ ئەم ژنە هەر تەڵاق دەم. ئەمڕۆش بڕیارە بچنە دادگا و دیاریش نییە سبەینێ حاڵی ئێمە چۆن دەبێ. لە قسەکانی حیکمەتیش هەم دڵگیربوون و هەم پێکەنینیشم دەهات. ماڵی باوکی هەشت کچ بێنە بەر چاوی خۆت و بزانە سەیر نییە؟ لە لایەکی تریشەوە دڵم بۆ فرمێسکەکانی حیکمەت کە وەک مرواری بە چاوەکانیدا دەهاتنە خوارێ ببووە کەباب. دوای نیوەڕۆ لە قوتابخانەوە هاتمەوە ماڵێ و لە دایکمم پرسی، کاتێ خوشکەکەم لە دایک بوو باوکم خۆشحاڵ بوو؟ دایکم بە سەرسامیەوە ماوەیەک تێم ڕاما و ئینجا وەڵامی دایەوە، گوایە باوک هەیە بە دیاری خوا شاد نەبێت؟ پرسیم، دایە ئەی کە من بووم دیسانەوەر خۆشحاڵ بوو؟ دایکم قیژاندی، ئەوە ئەم قسانە چین کچێ؟ من بێ ئەوەی گوێ بدەمە هات و هاواری دایکم وتم، باشە ئەی کە دوای من مەتین بوو چۆن، بەوە زیاتر خۆشحاڵ و شادتر نەبوو؟ بێگومان ئاهەنگێکی گەورەشی بۆ ئاوەڵەکانی گێڕا. من لە سادەیی و ڕاستگۆیی دایکم خوێنم هاتبووە جۆش و پرسیم، ئەگەر منداڵی سێهەمیشتان کچ بوایە، کار هەر بەمجۆرە دەبوو؟ دەمتوانی چی بکەم؟ خۆ ئەم کارانە بەدەست ئێمە نین. پێدەچێ باوکم حەزی لە بوونی کوڕێکی دیش بووبێ. لەوانەیە. بەڵام باشە مەبەستت لەم پرسیارانە چییە؟ هیچ، هەر وا پرسیم. لەو کاتەدا گرێیەک گەرووی گرتبووم لە بەردەمی دایکم چوومە دەرێ و ئەو بەسەرهاتەی حیکمەت بۆی گێڕابوومەوە بە ئەندازەیەک گیان و دڵ و دەروونی ئاڵۆز کردم دەمەویست لەم کۆمەڵە خێزانانەی کە تا هێشتا وەکوو دەوری بەرد بیر دەکەنەوە دوور کەومەوە و بچمە جێگایەک مرۆڤەکانی هێندە بیرتەسک نەبن. لەو ڕۆژەوە تا ئێستاش هەر لە بیری ئەوەدام کە ئایا کچبوون نەنگە؟ ئەگەر بەڕاستیش کچبوون گوناهە ئۆباڵەکەی لە ئەستۆی کێیە؟ چونکە تۆ کوڕی بەختت هەیە و تکا دەکەم هەر ڕێگایەکی چارەسەریت دۆزیەوە بۆ ڕزگاری حیکمەت و کچانی وەکو ئەو بۆم بنووسە لە دواییشدا داواکاری ساغیتم و چاوەڕوانی وەڵام. زەینەب یالکەر.